دەماڵە و ئەچنە ناو ئەو ماڵە لەو خەتە مستەقیمە خەریکن لە گۆندایەکە بەناحەق با تەوەجوه بەمەی کە ڕێی دروستیش ئەزانن لەگەڵ ئەوە کە ڕێک مستەقیمەکە ئەزانن و ئەزانن ئەو انحرافیان انحرافە تووشی اشتباه نەبوون تیایا عەمدەن خۆیان لە مەسیری مستەقیم لا ئەدەن و ئەڕۆنە ئەمما هەر لە حینی ئەوە کەوان لە ناو ماڵەکەوە لە دڵیانە تەسمیمی وا هەیە نەخشە و بەرنامەی وا هەیەوە لەگەڵ ئەو خەتە مستەقیمە ڕێک ناکەوێت و جۆر دەرنایە جایتر ئەو عەزابە ئەلیمە ئەکرێ لە دنیا بێت و ئەکرێ لە ئاخرەت بێت دوای ئەمەکە هەڕەشاکە لەوانەی وە ئەو کارانەکەن و بەیانی مەنزلەت و حورمەتی ئەو مەسجد الحرام دەکەم منتقلمان ئەکاتەوە بۆ زەمانێک و ئەو ماڵە بنا ئەکرێ و بەیانی هەدەف لە بنای ئەو ماڵاکە کە بەم تەقیبە زیاتر جرم و گوناهی ئەوانەی وا ئەو کارانە کەن لە ارتباط لەگەڵ ئەو ماڵە دەرەکەوێت وإذ بوأنا لإبراهیم مکان البیت لێ ئەوە خەستەنەوە کە ئێمە جێی ماوەکەمان هەموار کرد بۆ ئیبراهیم ئەو جێی کە قرار بوو ماڵەکەی تیا دروست بکرێت ئامادەمان کرد ڕێکمان کرد بۆ ئیبراهیم کرێت و ئەو ماڵە تیا دروستە جاکە دروستی کرد چەند دەستورێکمان پێدا ماڵێک دروست دەکا بۆ ئەوەی کە بەندەگانی مخلسی خوا دوای منسەرف بوون لە هەرچی مەرکەز و مەقامی ترە موحدانە ڕووی دڵیان لەوێ بێت و بیکەنە مەرجە و جێ دیوەن و زیارەتی خۆیان چۆن ڕێگەکەوێ لەگەڵ کەمترین سوەتیش بکە دوایەوە فەرمێ و ماڵەکەم پاک کەرەوە لە هەرجێکە سازگار نیە لەگەڵ ئەو ماڵە چێ لە نەجاسەتی غەیرە ماددی وەک شرک و هەر جۆرە ئینحرافێک عەقیدەتی و عەمەڵی کە لەوێ و لە دەوری لە دەور بەریا ئەنجام بدرێت وەچ نەجاساتی ماددی ماڵەکەم پاککەرەوە بۆ ئەوانەی وا وان لە حاڵی گەڕان بە دەوریا باتەوە جۆزەمەی کامە پایتەختی فەرماندەوایی خالقی ئامریانە و لە حاڵێکا کە دڵیان لە مەسیری عبودیەت و بەندەگی بۆ خاوەنەکەیانە وا لە سەیرێک سەریعە لاشەکەیان ئەگەڕێ بە دەورە و ماڵە و بۆ ئەوانەی کە وان بە پێوە لە حزوری خوا ئەندا ئەنجامی وەزیفەی بەندگی ئەکەن و وان لە ڕکوع و سجودا بۆ ئەوانە پاکی کە و ئیعلام بکە لەناو مردمە ئیعلامێک وا کە بگا بە گوێیانە ئیعلامی ئەوە بکە کە ئەبێ بێن بۆ دێن لەو ماوە دوای ڕووگەردان بوون لە هەرچی مرکز و پایتەختی کرا ئەدای ئەو بەندە موخلس و موەحدانە بڕۆن و لە دەوری ئەو ماوە لە حاڵێکا کە دڵیان لە مەسیری حرەکەت بەرە و خالقی ئامریانە وا لە سرعەتە لاشەکەیان بە دەوری ئەو ماوە بگەڕێت یعلام کە لە ناو مردمە کە بێن بۆ ئەو کارە با بێن چ بە پیادە وچ کە سواری هەر وڵاخی سواریەک وا لە ئەسەری زۆر ڕێکردن و زۆر زەحمەت تەحەموڵ کردنە لەڕ و لاواز بووە و قساوە بە یەکا کە ئەو وڵاخە سواریانەی وا هەڵگری ئەوانەی وا ڕوو ئەکەن ئەو ماڵە لە هەرچی ڕێی پان و بەرینی دوورەوە ڕوو بکەن ئەو ماڵە و دێن بۆ ئەوێ بۆ ئەوەی کە لەوێ ئەوانەی وا هاتوون بۆ ئەو کارە چەند مەنفعەتێکیان دەستکەوێت چەند سوودێک ببن کە لە غەیری ئەوێ دەستیان ناکەوێت دەڵێ دیارەکە ئەو کەسەی وا دوای ئینسراف لە هەموو مەرکزێکی تر لە هەموو پای تەختێکی تر ڕوەکاتە پای تەختی فەرمانڕەوایی خالق و ئامری و ئێت و لە دەوری ماڵی خاوەنی ڕاستەقینەی خۆیا بە شەوقی عبودیەتەوە ئەگەڕێ ئەو کەسە مەنافعێکی دەستەکەوێت کە لە غەیری ئەو